الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته هەموو لایەکمان عاقبەت خێر بکا و لە هەموو بەڵا و پەتا و موسیبەتێک ئێمە و سەرجەم موسڵمانان بپارێزێ. بەڕێزان وتاری جمعەی پێشوو باسی ئەو هۆکارانەم کرد دەبنە هۆی وێرانبوون و بەربادبوونی وڵات و تیاچوونی گەلان. بۆم ژماردن حەوت خاڵ دوانیانم بۆ باس کردن خاڵی یەکەم بریتی بوو لەوەی هەر زەمانێک گەل و نەتەوەیەک پێشێلی سنوورەکانی خوایان کرد بێ ئەمری خوایان کرد ئەوە یەکێکە لە ئەسبابی تیاچوونی ئەو گەلە و سەرنگون بوونی وێران بوونی ئەو مەملەکەتە خاڵی دووهەم بریتی بوو لە ڕەزیلی و چروکی ماڵ خۆشەویستی خەڵک و دەوڵەمەن و کاربەدەستانی وڵات هەرکاتێک ماڵ و سامان لە دڵیانا بوو بە بت بیریان لە هیچ نەکردەوە لە زۆرکردن و بۆرکردنی لە حەڵاڵ بێ یا لە حەرام و حەقی خوایان لێ دەرنەئەکرد و حەقی بەندەکانی خوایان لێ نەئەدا ئەو کاتە وڵات هەنگاوی دووەم هەنێت گەل هەنگاوی دووهەم ئەنێت بەرەو تیاچوون و بەرەو هەڵدێران و سەرگەردانی زۆر پرسیار کردن لە پێغەمبەران لە زەمانی خۆیانا وە یا لە عولەما و وارثی پێغەمبەران زۆر ڕۆچوون لە پرسیار کردن لێیان قوڵکردنەوەی پرسیار لە کاتێکا ئەو کەسە پرسیارەکە ئەکا لە گوێیان ناکا مخالیفیانە شوێنیان ناکەوێت دژیانە بۆ هەر مەبەستێک ئەو پرسیارانە دەدۆزنەوە و دەیخەنە ناو گەل و ڕۆڵەکانی گەل و مێشکی زانایان و خەڵکی پێوە مەشغوڵ دەکەن ئەوەش یەکێکی ترە لە ئەسبابی پیاچوونی گەلان و وێرانبوونی مەملەکەتەکان خوا لە قورئانە زۆر باسی ئەم خاڵی بۆ کردووین کە گەلانی پێشی ئێوە چۆن پێغەمبەرەکانیان بە درۆ ئەخستەوە، پرسیاریان لێ ئەکردن و بڕوایان پێ نەئەکردن، پەڵپیان لێ ئەگرتن، داوای زۆریان لێ ئەکردن، ئەوە بوو بە سەبەبی تیاچوونیان و و وێرانبوونی وڵاتیان و نەمانی بەرەکەت لە ناویانا. خاڵی چوارەمیش بریتییە لە اتباع متشابه القرآن وما استأثر الله بعلمه هەر لەم زەمانە و لە هەموو زەمانێکە ئەمە بووە خەڵکانێک هەن ئەگەڕێن بە دوای ئەو شوێنانەی بە کوردی بڵێم پێچ و پڵوچن لە قورآانە ماناکانیان ڕوون نییە غەیریەک لە مەعنایە زیاتر هەڵەگرن ئەگەڕێن بە دوای ئەو شتانە ئەیکەن بە گومان لە دڵی خەڵکا وە هەروەها هەندێ شت هەیە عیلمی خوایە و کەس پێی ناگا ئەگەڕێن بە دوای ئەو شتانە ئەمەش یەکێکی ترە لە ئەسبابی تیاچوونی گەلان و بەربادبوونی وڵات و مەملەکەت الغلو فی الدین، زیادەڕەوی و توندگیری و سەختگیری لە دینە، هەر وەکو چۆن شلگیری خراپە لە دینە، توندگیری و توندڕەویش لە دینە هەر خراپە. بۆیە دەبێ وریا بین، ئاگامان لە خۆمان بێت. بەڕێزان پرسیارکردن، لە پێغەمبەران بێت یا لە عولەما و ئەهلی زیکر شتێکی خراپ نییە، خوا خۆی ئەفەرموێ، فاسئلو اهل الذکر ان کنتم لا تعلمون، ئەگەر شتێکتان نەزانی پێویستییەک یەخەی گرتن پرسیار بکەن لە ئەهلی زیکر، یانی چی؟ یانی ئەو کەسانەی تایبەتمەندیان هەیە لەو بابەتەی کە تۆ پرسیاری بۆ ئەکەی و تۆ هەوڵی بۆ ئەدەی. ئەوە ئەمری خوایە لەولا ئەڵێ پرسیار بکەن بەڵام لێرەش ئەوەتانێ یەکێکە لەو خاڵانەی ملت و گەلان تیا ئەبات بۆ نمونە بەنی ئیسرائیل زۆر عەزیەتی موسا پێغەمەر و پێغەمەرانیانەدا حەزرەتی موسای و خەڵکینە من هاتووم ئێوە و خەڵک ڕزگار بکەم، وەرن لەگەڵمانە با بڕۆین لەگەڵ ئەو زاڵمانەی کەوا وڵاتەکەیان داگیر کردووین، قودسیان داگیر کردووە، وەرە با بڕۆین لەگەڵیانا بجەنگێین. ئەیانوو یا موسا اذهب انت و ربک فقاتلا انا هاهنا قاعدون، موسا تۆ و خواکەت بڕۆن لەگەڵیانا بجەنگێن ئێمە لێرەوە سەیرتان ئەکەین. جارێکی تر پرسیاریان لێ کرد وتیان ئەی موسا لە ناو ئێمە پیاوێک کوژراوە قاتیلەکەی دیار نییە بزانە شتێکمان بۆ ناکەی ئەو قاتیلە بدۆزینەوە خی گەورە وەحی نار بۆ حەزرەتی موسا فەرمووی پێیان بڵێ با مانگایەک سەر ببڕن بە هەندێک لە گۆشتی ئەو مانگایە بدەن لە مردووەکە لە کوژراوەکە زینوو ئەبێتەوە و پێتان ئەڵێ کێ کوشتوێتی وتیان سەیری کەن جا گوێ بگرن خوا فەرمی مانگایەک مانگایەک لە کوردی و لە عەرەبیا پێڵێن ناوی نەناسراو، اسم نکیرە، یانی ملی هەر مانگایەکیان بگرتایە و سەریان ببڕایە بە دەست یە بە ڕانێکی بیاندایە لەو جەنازەیە بە ئەمری خوا ئەو جەنازەیە زینوویە بووی و ئەیومن فڵانە کەس کوشتوومی بەڵام ئەوان وایان نەکرد ئەی وتیان موسا ئەو مانگا ڕەنگی چۆنە پێمان بڵێ ڕەنگی مانگاکە خی گەورەوە حینار بۆ حەزرەتی موسا فەرمی پێیان بڵێ إنها بقرة صفراء تسر لونها فاقع لونها تسر الناظرين پێیان بڵێ مانگایەکە ڕەنگی زەردە ڕەنگێکی کراوەی گەشە دڵی ئەو کەسەی سەیری بکات پێی ئارام دەگرێ ئێه ئەوە دەبڕۆن مانگایەکی زەرد بێنن هەر نەڕۆشتن قالوا يا موسى إن البقرة تشابه علينا موسا گیان ئەم جارە پێمان بڵێ مانگاکە پیرە یا جوانە گەنجە یا پیرە؟ فەرمی، مانگایەکە تثیر الارض ولا تسقی الحرث مسلمە لا شیەتە فیها مانگایەکە ئەڕوا بەسەر زەویا بەڵام جوود ناکا و ئینجا هیچ عەیب و نوقسانیەکی تیا نییە هەر بەوەش نەوەسان هەمی تر هەر پرسیاریان کرد هەر پرسیاریان کرد تا خوای گەورە و پەروەردگار دووچاری دەردی بێ دەرمانی کردن گەڕان مانگایەک ئەم مواسەفاتانەی تیابێ نییە دەست ناکەوێ وتیان وەڵایی یەک کەس ئەو مانگایە هەیە کێیە وەڵایی کوڕێکە هەتیوە باوکی نەماوە زۆر فەقیرە بەس ئەو مانگایە شکەبا ئێ ڕۆشتن داوایان لێکردوتی نایدەم وتیان ئەوە نە هزار لیرە دەدەینێوتی نایدەم خوای گەورەو پەروەردگار المهم کەسێکی حەکیم ئەیگەیەنێ بە کوڕەکە ئەڵێ بڵێ پڕی پێستی مانگاکە ئاڵتون مەوێ یعنی ئەم مانگا پێستەکەی چەندێک ئاڵتون نەگرێ ئەوەنە ئاڵتون مەوێ ئینجاتان دەمێ وەڵا ناچار بوون وتیان دەی باشە ئەو دەینێ مانگاکەیان لێکڕی بەقەدەر کێشی خۆی ئاڵتون ئەمە ئەزان ئەڵێن چی ئەمە نەتیجەی زۆر سەر لێکردنەوە و چکونچکاوی و ڕیکە ڕیکردنە لەگەڵ خوا لەگەڵ پێغەمەری خوا لەگەڵ علەما ئیسلام ماماکەیان هێ ناو سەریان بڕی و بە پارچەیەکی دایان لە جەنازەکە بە ئەمری خوا زیینو بوویەوە کە زیینو بوویەوە وتی مەگەڕێن بە دوای قاتیلەکەما برازایەکمەیە ئەو منی کوشتووە بۆچی ئەم برازایە ئەیکوژێ ئەم پیاوە دەوڵەمەند بووە مڵکێکی زۆری هەبووە مناڵی نەبووە جاخ و کوێر بووە باوکو و دایکی نەبووە برایشی نەبووە بەس برازایەکی هەبووە برازاکەی پەلەی بووە توێتی با مامەکەم بکوژم و ئاڵتون و ماڵەکەی بێ بۆ من خوای گەورە و پەروەردگار معجیزەیەکی نوان لەبەرەوەی کەوا ئەو قاتیلە دەست پێ و ئیسیفادە لەو ماڵە نەکا بۆیە لە حەدیسە هاتووە هەر کەسێ شتێک کە کاتی خۆی نەهات بێ هەوڵی بۆ بدا پێی ناگا لێی مەحرومە بێ و قاتیل لێرەوە ئەڵێم ئەمە حکمێکی فقیە هەر کەسێ باوکی خۆی بکوژێ دایکی خۆی بکوژێ کوڕی خۆی بکوژێ کچی خۆی بکوژێ برای خۆی بکوژێ مامی خۆی بکوژێ لە میراتی بێبەش ئەبێ میراتی ئەو کەسەی کە کوشتێتی نایبا میراتی ئەو کەسە نابا کە کوشتێتی جا بە ڕێزان دیقەت بە ئەم خەڵکە هەر ئەوەنە پرسیاریان کرد من بە ئێواڵێم ئێستەیش لەم وڵاتی خۆمانە پیاوی وا هەیە بەڕێزی وا هەیە خوا لێی قبوڵ کا ئەزانین شەو نوێژەکا بەڵام ئەگاتە هەر کەسێ کە پێڵێن مەلا مامەساوە شەو نوێژ چەند رکاتە لە کەیوە دەست پێ بکەی بۆ کەی باشە کاکە گیان تۆ ئەهلی گەڕەکێکی ئەم گەڕەکە مەلایەکی هەیە بڕۆ لای ئەو مامەسایە پرسیار کۆی تر بەرەکی خەڵکی مەگرە مامەسا گیان ئەوە زەکاتی فڵانەشت لە چییە ئەوە نازانم چی لە چییە، ئەوە دەستنوێژ و غوسڵ لە چییە، یەک ڕۆژ نییە و دە ڕۆژ نییە و ساڵێک نییە، هەر پرسیارەکە و هەر پرسیارەکە. ئەمە یەکێکە لە ئەسبابی تیاچوونی گەل و میللەت و وڵات، لەبەرئەوە خۆتان پارێزن لە پرسیارکردن و لە گوێ نەکردن. پرسیارکردن بۆ ئەوەی کەوا شارەزا ببی لە دین و عەمەلی پێ بکەی، پیرۆزە ئەیخەینە سەر چاومان. حەزرەتی ئەبو هورەیرە خوای لێ ڕازێ بۆمانە گێڕێتەوە ئەفەرمێ پێغەمەری خوا وتارێکی بۆ داین لە وتارەکە فەرمی خەڵکینە خوای گەورە حەجی لەسەر فەرز کردوون بڕۆن حەج بکەن حەجی لەسەر فەرز کردوون بڕۆن حەج بکەن ئیتر پێغەمبەری خوا بێدەنگ بوو پیاوی هەڵسایە وتی ئەی پێغەمبەری خوا هەموو ساڵێک پێغەمبەری خوا بێدەنگ بوو کابرا دووبارەی کردەوە هەموو ساڵێک پێغەمبەری خوا بێدەنگ بوو صلی الله علیه وسلم کابرا سێمجار وتی پێغەمبەری خوا هەموو ساڵێک پێغەمبەری خوا تووڕەی بە دەموچایەوە دیار بوو صلی الله علیه وسلم فەرمووی کە بێدەنگ بووم وازم لێ بێنن ئەمرێکم پێ کردن جێبەجێی بکەن، نەهیێکم لێ کردن جێبەجێی بکەن، ئەوەنە ڕۆ مەچن، ئەگەر بموتایە بەڵێ واجبە بوو لەسەر هەموو مسوڵمانێ هەموو ساڵێ حەج بکا و پێشتان نەیەکرا. لەسەری مەڕۆن، قسەیەکەو کردم حەج بکەن تەواو. بۆ ئیمتیحان و فیتنە بۆ ئاژاوە نانەوە، وابتغاء تاویله بەدوای تاویل و مەعناکەی لێکدانەوەی بە جۆرێکی تر، وما یعلم تاویله الا اللە، خوا خۆی ئەفەرمێ ئەو ئایەتانە لێکدانەوەی خوا خۆی نەبێ کەسی تر مەعناکەی نازانێ، والراسخون فی العلم یقولون هەندێ لە علەما ئەڵێ ئەکرێ بڵێ الا اللە والراسخون فی العلم لەوێا بوەسی یقولون آمنا به کل من عند ربنا هەمووی لە لای خواوەیە ئیمانمان بە محکەمی هەیە و متەشابیهی هەیە ئێستا کێ ناسخ و مەنسوخ لە قورئانە هەیە نییە حەزرەتی عیسا مردووە یان نەمردووە عەزابی قەبر هەیە یان نییە ئەو خەڵکەیان گێژ و وێش کردووە وەکو عالمی ئیسلامی هیچ مشکلەیەکی تری نەبێ ئەمانە نەبێ جارێ خۆم متفق عليهەیهی لە سەوانەوە و نۆی دینە ئێ تۆ بڕۆ بەدوای ئەوانە ئەوانە جێبەجێ بکە دوایی کە مردی ئەزانی عیسا زیندووە یا مردووە وازانی عەزابی قەبر هەیە یا نییە ئەزانی حۆری هەیە یا نییە ئیتر بۆ لێرە سەرقاڵی ئەو خەڵکە ئەەکەی ئەو خەڵکەی پێوە مەشغوڵەکەی و تووشی فیتنە و ئاشوبیانەکەی عبدوڵای کوڕی ئەمری کوڕی ئاس ئەفەرمێ جیاوازی و ئیختیلافیان لەسەر قورئان و کتێبەکانیان تیا دروست بوو، لەبەرئەوە ئێوەش بەدوای ئەوانا مەڕۆن، پێ مەخەنە ئەو ئاوەی ئەوان ڕژاندوویانە. بەڕێزان، زەروورە و پێویست دەکا هەر یەکێک لە ئێمە حەدی خۆی بزانێ، ئەوەی عالم و خوێنەوارە عیلمەکەی چەندێک لە سەدا سەد لە سەدا نەوەد و حەفتا و پێنج لێی شارەزایە ئەوە بیگەیەنێ بەو جۆرەی کە پێغەمبەری خوا ئەفەرموێ بەلغو عنی ولو آیە ئایەتێکیش بێ لەلای منەوە بیگەیەنن ئەوەی نەخوێنەوارە ئەبێ بگەڕێ بە دوای کەسێکە متمانەی پێی هەبێ جێگەی سیقەی بێ بە ئەهلی علمی بزانێ بە ئەهلی تەقوای بزانێ پێنج فەرزە لە مزگەوت دیار بێ لە حەرام خۆی لادا داری دەستی کەس نەبێ پرسیار لەوە ئەکەم لە هەموو کەسێ پرسیار ناکەم مامۆستا وەڵا لە تەلەڤزیۆنێک وا نووسرابوو مامۆستا وەڵام مەلایەک لە شارە زور وای وت مامۆستا وەڵام مەلایەک لە گەرمیان وای وت وەڵایەکێ لە ئێران وای وت یەکێ لە تورکیا وای وت ئیتر بۆ خۆی سەرگەردانە بێ دوایش ئەڵێ جەنابی ئەڵێ وەڵا مامۆستاکان سەریان لێ تێکداوی نە تۆ سرت لێ تێکداون تۆ زۆر ئەگەڕێی و زۆر پرسیارەکەی چۆن ئەگەڕێی دکتۆری ئەدۆزیتەوە لە تاران لە ئەردەن لە هیندستان بە ناونیشان دکتۆرێکی ئیخسائی چاک ئەدۆزیتەوە لێرەوە نەخۆشەکەت ئەبەی بۆ لای ئەو ئەو هەموو قیت ئەو دکتۆرە بەجێهێڵی ئەبێ ئاواش عالمی چاک عالمی باش بدۆزیتەوە پرسیاری لێ بکەی کە پرسیاری لێ کرد بیدەرە دەستی خوا ئەگەر هەڵەیش کا تۆ تاوانبار نابی تۆ مەئجوری ئەو عالمە خوا نەخواستە ئەگەر هەڵەی پێ وتی یا غەڵەتی کرد ئەو باجی ینەکەی خۆی ئەدا بەڕێزان با لەو خاڵەیشا بوەستم چونکە بابەتەکە درێژە بێتەوە لەم وتارەدا کەلیمەیەکم هەیە بۆ خۆپیشاندەرانی بەڕێزی هەرێمی کوردستان پەیامێکە دیارە هەمومان ئاگادارین ئەو وەزعی کەوا چەند ڕۆژێکە لە هەرێمی کوردستان بە تایبەتی لە دێگەڵە بەم لاوە بەداخەوە بەداخەوە کە ئەڵێن لە دێگەڵە بەم لاوە یعنی نەک ئارەزوو بکەم لە دێگەڵە بەو لاوەش مزاهرە بێوچی نا مەبەسم لە دبوونەکەیە ئا ئەوەی ئەیبینن کە ئەیبینن گەنجی خوێن گەرمی ئەم مەملەکەتە گەنجی گیرفان خاڵی ئەم مەملەکەتە ڕژاونەتە سەر جادە و بازاڕەکان زۆر جار لەوانەیە هەندێکیان تیاابێ حەماسەتێکی زیایی هەبێ داغ لە دڵ بێ لەبەر هەر شتێک پەلاماری دامودەزگایە بدا. بەرامبەر ئەوە ئەبینین تەقە و دەستڕێژی ئەو چەکدارانەی کە پاسەوانن لەو بنکە و بارەگا و دەزگا و دوکان و حکومیانە. هەتا ئێستا نزیکەی دە گەنجی ئەم هەرێمە شەهید بوون و بوونەتە قوربانی. چەند کارمەندێکیش لە هێزەکان هەمان جۆر شەهید بوون هەر لە ڕۆڵەی ئەم میلەتە و و هەردوو لا هەر زەرەرمان کردووە چەندانیش بریندار بوون چەندانیش گیراون و ئەگەڕێن بە دوایانەوە ئەیان گرن لەبەر ئەوە ئەبێ هەمومان وریا بین ئەم مصیبەتە ئەسبابەکەی هی ئیمڕۆ نییە ئەم قوڕەی ئیمڕۆ پێی تێ ئەخەین هی سی ساڵە سی سالان قوڕە گیراوە تۆ ئەم میلەتە ئاوا ماڵوێران و هەناسە سەرد و ڕەنگ زەرد و برسی هەر ڕۆژەی لە لایەکۆ پێمانەکرێ هەر جارێ لا نەما خۆمان بەرەبینە خۆمان خۆمان خۆمانە خۆینەوە خۆمان خوێن یەکتری ئەڕێژین لە پێناوی چییە؟ حیف نییە تخوا کوڕێکی گەنج واللهی سێ ڕۆژە سێ ڕۆژە سێ دایک و سێ خوشک سەعات دە بۆ دووی شەو تەلەفونم بۆکەن توخوا مامۆسا توخوا ئایستا هەڵسە دوعا بکە بۆ کوڕەکەمان مامۆسا توخوا مامۆسا هیلاکە یعنی قەرزاریان کردوون بە ئێوە بڵێن تخوا دوعا بکەن بۆ ئەو گەنجانەی ئائێستا لە ژێر چاودێری وردان و لە حاڵی مان و نەمانان و لەوان کاوە ئەوانش بڕۆنە ڕیزی ئەوانی تر و گیانیان دەرچێ و بمرن جەرگ سووتانی خەڵکی گاڵتە نییە. هێزە چەکدارەکانی هەرێمی کوردستان، پاسەوانەکان، ئاسایشەکان چەنت بەلاوە قورسە جەرگز بسووتێ و کوڕ بکوژرێ. بەرپرسەکانی هەرێمی کوردستان ئەگەر یەکێک لە ئێوە کوڕێکی بمرێ، کوڕێکی بکوژن بە دیار چاویە و دەسەڵاتی نەبێ، چەند قەهر دەخۆی، چەند مەراق دەخۆی، دەی ئاگات لە ئاه و نزوڵەی ئەو دایکە جەرگ سووتاوانە بێ کەوا سەعات دووی شەو دەست بەرز دەکەنەوە بۆ بارەگای خوا، خوا هەقیان بسێنێ، ئاگاتان لێ بێ وریا بن. ئەمە ئەزان لە پێناوی چیە، خۆ لە پێناوی کەرکوکا نییە، خۆ لە پێناوی ئاڵای کوردستانا نییە، خۆ لە پێناوی سەربەخۆییان نییە، ئەمە لە پێناوی قووتایە قووت، لە پێناوی پارە و مووچە و بووجە و ئەوانایە. ئێ بەردەستانە بۆ نایدەن برا بۆ نایدەن دەبێن بە دەمە و داواکاریەوە ئەو کەسەی کەوا قسەی ڕەواجی هەیە ئەو کەسەی بەرپرسیارە ئەو کەسەی کەوا ملیۆنێرە بەسەر سکی ئەم میلەتەوە بە ئەدیداس و پاتەی لاسیکەوە هاتیتەوە ئێستا ملیۆن و ملیارت هەیە ئیسا جەڵە بە سەیارە دوات ئەکەوێ ئێسا دەیان ڤێلا و قەسر و قسورت هەیە ئێسا دەیان تەلەفزیۆنت هەیە ئەیبەی لەگەڵ خۆتا بۆ قەبرەکە خەڵک چی برد تا تۆ بیبەی ئەی بۆ لا ناکەیتەوە ئەی بۆ غیرەت ناوگرێ ئەی بۆ غیرەت ناوگرێ نایەتە خوارەوە باسم کرد ئەڵێن حاتەمی تەی حاتەمی تەی کۆمەڵێ خەڵک ئەچن بۆ ماڵی ئەسپێکی ئەبێ زۆر نایابە بێ پیاوێک ئەڕواک چەند پیاوێ لەگەڵ خۆی ئابات کای لێکا و ئەسپەی باتێ کاڕۆنە ماڵی حاتەمیتەی بە ئیرادەی خوا ئەو ڕۆژە هەرچی خواردن هەیە میوانی زۆری بووە هەمووی تەواو بووە حچ لە ماڵیان نامێنێ ئەڵێن چی بکەین گەورم میوانی تازەمان هاو لە دوورەوە هاتوون ئەڵێ ئەسپەکەی خۆمیان بۆ سەر بڕن ئەسپەم ئەسپە دیارەکەی حاتەم کە بە پارە مەزەنە نەکراوە ئەسپەکە سرە بڕن پاکیەکەن ئەیکەن بە گۆشت و چێشت و ئەیخەنە بەری میوانەکان بەر لەوەی دەستی بۆ ببەنەڵێن گەورم وڵی ئمە داوایەکمان هەیە ئەم نانە ناخۆین تا و داوانە جێبەجێ نەکە ئەڵێ فەرمونون ئەڵێ وڵی هاتوین بۆ داوای ئەسپەکەت فڵانەکەس ئەڵێ من هاتووم بە داوای ئەسپ و ئەسپم بیتی ئەڵێ ئەی بۆ زوو قسەتان نەکرد ماڵتان ناوە بێ وەڵی ئەو گۆشتە لە بەردەمتان نایی ئەسپەکەی هیچم شک نەبر ئەوە نەبێ حاتەمی تەی خۆ بەگاڵتە ناوی نەنراو حاتەمی تەی ڕەزیلی چییە چروکی چییە دەزن و قاوی چییە یانی ئەو هەموو گەنجە لە ئاوەکە ئەخنکێن لە ئەوروپا ئەیان گرن لە کوردستانە بەم شەڕەکە و بەو شەڕەکە و بەم بەزمەکە و بەو بەزمەکە هەموو ئەم کوردستانە بووە بە جەهەنم من بە ئێواڵێم من 65 ساڵ عمرمە واللهی 63 بەبیری ئەڵێ ئەم دقیقەیە 63 1963 1963 لەوێوە 36 ساڵ و لێرەش 20 پەنجا و حەوت ساڵم بە بیریێ شەست و سێ زەعیم سدیق هات ئەو خەڵکانەی کوشت هاتە بامەک دەبابەکەی باپیرم باوکی دایکم کوێخا مەحموو ڕای کێشا بە دەبابەکە ڕایان کێشا وتیان پێشمەرگە هاتۆتە دێکەتان لە شەست و سێوە بە بیرم یێ واللە وە باللە وە تەڵاهی هیچ وەختێ میللەتی کورد و هەرێمی کوردستان ئەوەنەی ئیمڕۆ ڕۆژی ڕەش نییە، ئەوەنە زەعیف نییە، نە لە ئەنفالە، نە لە کیمیابارانە، نە لە کۆڕەوە، نە لە شەڕی عەرەب و کوردا، لە هیچ وەختێکا کورد ئەوەنە باری لار نییە وەلێ ئەم دەقیقە من قسە بۆ ئێوە ئەکەم. بەس من سەرم سوڕەمێنێ سەرم سوڕەمێنێ ئەوەی خۆی بە کورد دەزانێ ئەوەی خۆی بە مەردەزانێ ئەوەی خۆی بە پیاوەزانێ ئەوەی خۆی بە مسلمانەزانێ ئەوەی خۆی بە شۆڕژگێڕەزانێ چۆن ناجوڵێ و بەزەیی نایەتەوە بەم وەزی ئەم میلەتە با هەتا ئێوارە بڵێن فڵانە کەس ئەوەنە ملیاری هەیە فیسارە کەس ئەوەنە ملیۆنی هەیە بە عەمەلی چییە بە عەمەلی چییە جا پەیامەکەم بۆ خۆپیشاندەران ئەمەیە السلام علیکم و رحمت الله لەخوا داواکارم ئەو ڕۆڵانەمان کە بوون بە قوربانی و لەم خۆپیشاندانەدا جەرگی دایک و باوکیان سووتا خوا لێیان خۆش ببێ و بە شەهید قبوڵیان بکە داواکارم لە خوا شیفا بنێرێ بۆ سەرجەم بریندارەکان و لە نەخۆشەکان بە خێرایی شیفایان بدا و چاک ببنەوە داواکارم لە ڕۆڵەکانی گەلی کورد لەم هەرێمە بەناو ئازادە پڕ لە مەینەتەدا لەم هەرێمە دوژمن زۆر و دۆست کەمەدا بەڕێزان تکاتان لێ دەکەم داوا و مافی ڕەوای گەل بکەن داوای مافی ڕەوای گەل بکەن وەکو کردووتانە، داوای ئاسایش و بژێوی بکەن، بەڵام بە شێوازێکی شارستانیانە دوور لە توندوتیژی، بەڕێزان ئەگەر چەند کەسێک نفوس و مرور و شارەوانی و فەرمانگەکانمان بسوتێنن کێ زەرەرمەندە جگە لە خۆمان؟ بەڕێزان شتێکتان بیر دێنمەوە دوێنێ لە هەڵەبجە کاک عەباس خرپانەیی کە پۆلیس بوو لە دایرەی نفوز بوو لە کاتی کیمیاویەکە عەمری خوای کرد چوین بۆ تەعزیەکەی دوێنێ کاک عەباس لە کاتی کیمیا بارانەکە لەگەڵ ئەحمەی حاجی حەمە کەریمی گێڵ دەرەییە کایوش هەر لە نفوز بوو ئەم دوو بەڕێزە ئیشیان نەزان چی بووە خەڵک کۆڵی ناوە بە کۆڵە چۆ بۆ ئێران و بۆ حدودەکان خەڵک تەختە و تەنەکە و بەتانی بردووە، بەڵام ئەوان سجیلەکانی نفوسی هەڵەبجەیان برد لەگەڵ خۆیانا، کردیان بە کۆڵەوە، بردیان، پاراستیان، دوایی هێنایانەوە، بۆیە ئیستا تۆ ئەڕۆی تەسکەرە دەرێنی، خانە جیاکەیتەوە، بایعی وەرەگری لە هەڵەبجە، سجیلەکەت ماوە. ئەوە ئەوە دەرسی پیاوێک بوو، دوو پیاو بوو بۆ ئێمە، بەداخەوە ئێمە بڕۆین، تاپۆ بسووتێنین و شارەوانی بسووتێنین و و پەساپۆرت بسووتێنین و خەسەخانە بسووتێنین و کارەبا بسووتێنین و نازانم مرور بسووتێنین چیمان کرد چیمان کرد بەس پێم بڵن چیمان کرد خۆ مێزانم هەمووتان نین دانەدانەیەک هەیە ئیشی ئەوەیە لە گۆمی لێڵا لە ئاوی لێڵا ماسیەگرێ بەڵام ئێوە ئەبێ خۆتان نێڵن نەیەڵن کەس بێتە ناوتان هەرکەسێ دەستی برد شوشەیە بشکێنێ فەرمانگەیە بسوتێنێ بڵێن تۆ دوژمنی ئەم خۆپیشاندانەی ئێمە ڕازیمان نییە خۆپیشاندانی مەردانە مانگرتن لەسەر جادەوەستان ئەگەر هەموو جەماوەریش بێ هەموو ژن و پیاوی کوردستانیش بێ ئەوە مافێکی ڕەوایە کەس ناتوانێت ڕێگریمان لێ بکاو ڕێمان لێ بگرێ بەڵام بەداخەوە ئەوەی کەوا چەند ساڵ ئەیبینین ئێمە هەر وێران کردنە. شای ئێران ڕووخا. حەفتا و نۆ. ئینقیلاب کرا. بەڵام کۆشکی نیاوەران، کۆشکی شا ئێستەیش ماوە. بەتانییەکەی شا لەسەر جێگەکەی. قۆری و پیاڵەکەی. قاپی خواردنەکەی. پەرداخەکەی هەر وەکوو خۆی ماوە. تاڵان نەکرا، نەشکێنرا، نەیانوت ئەم کابرایە سی و ئەوەنە ساڵە ئێرانە ڕووتێنێتەوە، نا وتیان ئەمە موڵکی وڵاتە، ئەمە موڵکی مەملەکەتە، ئەمە موڵکی گەلانی ئێرانە، بەداخەوە هەم ڕۆڵەکانمان بەزایەچن، هەم کەلەپوور و کلتوورمان بەزایەچێ، هەم دیکۆمێنتێک کە نیمانە هەمووی بەزایەچێ، بۆیە من داواتان لێ ئەکەم، لەم شارە و شارۆچکەکانی تر، با بیانوو نەدرێ بە دەستەوە، با نە بە ناو ناتۆرەی نەشیاو نەدرێتە پاڵتان، ئەمە دەستی دەرەکین و ئەمە کێیان لە ناوە کێیان لە ناوایە، تۆ گەر هاتوو نەشێوێنی، نەسووتێنی، تێک نەدەی، خەڵک چۆن ئەتوانێ ئەو بیانووانە، ئەو تۆهمەتانە بداتە پاڵی ئەو ڕۆڵە دڵگەرمانە؟ بۆیە من دووبارە ئەکەمەوە، داوای ئەکەم هەر لێرە و هەتا هەر کاتێک خۆپیشاندان و مزاهرات و نارەزایی دەربڕین هەیە لە هەر شوێنێک با تێکدان و سووتاندن و کاولکاری تیا نەبێ دەست بەرزکەرەوە بڵێ زاڵم دەست بەرکەوە بڵێ مافەکەم بدەرێ بوەستە بەڵام زەرەر مەدە ئەگەر واتان کرد خی گەورە سەرتانەخا بەڵام ئەگەر وێرانتان کرد خی گەورە زاڵم زاڵەکە بەسەرتانە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکا ئیسڵاحی حاڵمان بکا لەم وەزع و بار و زروفە ڕزگارمان بکا لە پەتای کۆرۆنا لە پەتای کوشتن و بڕین لە پەتای تاڵان و بڕۆ خوایە ڕزگارمان بکەی خوایە زاڵمان لە ناوبەری خوایە زاڵمان لە ناوبەری خوایە زاڵمان لە ناوبەری خوایە ئەو کەسەی کەوا قوتی ئەم میلەتەی دزیوە کردویەتی بە خانوو کردویەتی بە ڤێلا ناردویەتی بۆ بە ئەوروپا هەر کەسێ هەیە خوایە هەر کەسێ هەیە خوایە هەر ڕەنگێکی هەیە لە هەر شارێکە لە هەر حیزبێکە لە هەر عەشیرەتێکە خوایە داوات لێکەم تووشی دەردەکەی ئیسحاق شارونی کەی لە لە ئیسرائیل کە دوانزە ساڵ دەم و زمانی نەبوو لەو بەینا سەری نایەوە خوایە تووشی دەردێکیان کەی نەمرن ئاوات بخوازن لە مردن کەس قیزی نەیە خزمەتیان بکا خوایە ئەوەی کەوا خیانەت لەم میلەتە ئەکا ئەوەی خیانەت لەم خاکە ئەکا ئەوە خیانەت لە خوێنی شەهیدان ئەکا لەو هەموو ڕۆڵەی کە کوژراون بە دەستی ناحەزانی ئەم کوردە خوایە هەقیان لێ بسێنی خوایە هەقیان لێ بسێنی خوایە هەقیان لێ بسێنی خوایە ئەگەر چاک نابن پاکیان کەی خوایە ئەگەر چاک نابن لە کۆڵمانیان کەیتەوە خوایە ئێمەی ژیر کەی